سوپاسی خوای پەروەردگار دەکەین کە ئێمەی میللەتی کوردی موسڵمان میللەتێکی پابەندین بە دینی ئیسلامەوە ئەو دینداری و خواناسی و عاشق بوونی دینی ئیسلام و ئاوەدانی قیامەتە لە پرسیاری ئەو هەموو مسلمانەدا دەرەکەوێت کە لە مناسبەتەکاندا دەیانەوێت خێر و بێری ئەو کاتیان لەدەست نەچێت ئێستا ئێمە لە نۆمینەی حاجیان داین و خەڵک پرسیاری نۆمینەی حاجیان دەکا ئەوێ تیا بە ڕۆژوو بێ سەدەقە و خێر و خێراتی زۆر بکا لەم بەرە جەژنانەی جەژنی قورباندا خەڵک باسی قوربانی و سەربڕینی حەیوانی قوربانی و تێرکردنی خەڵکانێک دەکا لەسەر حیسابی گیرفانی خۆی لە کاتێکا کە خەڵکی گیرفانی خەڵک دەبڕێ ئەمە جێگای دڵخۆشیە و پێویستی بە باسکردنی زۆرە بەڵام بە پێویستی نازانم وتاری جومعە ساڵانە دووبارەی هەبێ لەبەرەوەی ئیسلام دەریایەکی گەورەیە ئێمە تا ئەو کاتەی دەمرینەگە هەر جمعەیەک بابەتێک بۆ جەنابتان باسکەین ئەگەر خوای گەورە تەوفیق و پشتیوانمان بێ هێشتا نەمانتوانیوە زۆرێک لە دینی ئیسلام بە خەڵکی بگەیەنین لەبەرەوە ناچمەوە سەر خێر و بێری نۆمینەی حاجیان و قوربانیکردن و ئەجر و پاداشتی بە پشتیوانی خوا ئەو پەیامە گەیشتووە لە کاتی خۆیدا چەند ساڵ لەمەوبەر و لە ڕێگای سیدیەکان و کتێبەکان و چاپکراوەکانەوە بەدەستی مسوڵمانانەوەیە بەڵام ئەوەی کەوا دەمەوێت لەم وتارەدا ئاماژەی پێ بکەم کە خاڵێکی گرنگە و سەرنجم داوە و ڕەم بێ سەرنجی جەنابیشتانی بۆ لا ڕاکێشرابێ ئەویش ئەوەیە ئێمەی مسلمان لە مەسلەی سەدەقە و خێر و خێرات و ڕۆژوو و نوێژ و ئەمانەدا باشین بەڵام لە مەسەلەی زمانا وێرانین زۆر جار ئەو هەموو خێر و خێراتەی کە دەیکەین ئەو عیبادەت و خواناسی و زیکرەی ئەنجامی دەدەین کە دێینە مزگەوت و خەرمانێکمان لە چاکە پێیە لە دەرەوەی مزگەوت بەهۆی ئەو پارچە گۆشتەوە هەمووی بەفیڕۆ دەینەوە میللەتی کورد لەبارەی زمانەوە هێشتا تێگەیشتنێکی باشمان نییە بۆ ئیسلام بۆیە ئەو زمانە خەڵاتی خوای پەروەردگارە خوای پەروەردگار لە قورئانا وەکو منەتێک بەسەر بەندەکانیا بە بیرمان دێنێتەوە دەفەرمێ ئەلم نەجعل له عینین ولیسانا وشفتین ئەی بەندەکەم ئایا دوو چاوم پێ نەبەخشی کە ڕووناکی ئەم دنیای پێ ببینی ئەوانەی کەوا چاوەکانیان لەدەستداوە و نابینان بەس ئەوانە ئەزانن خەڵاتی چاو چ خەڵاتێکی گەورەیە یان خەڵکانێک کە پەنا بەخوا چاویان لە مەترسیدایە بزانە هیچ دنیایەک نایەتە بەرچاوی نە سەروەت و سامانێک نە هیچ شتێ نابینێ ئەڵە بەس خوا ڕووناکی چاوم پێ ببەخشێتەوە دەی ئەو چاوە لە مقابیلی ئەو زمانە لە قورئانا باس کراوە ئەی خوا دەفەرمێت دوو چاوم پێ نەبەخشی ئەی زبانێک و دوو لێوم پێ نەبەخشی زمانیش یەکێکە لە خەڵاتی خوا وەکو چاو هیچی کەمتر نییە لە چاو ئەمجا دەفەرمێت دوو لێوم پێ بەخشی لەبەرەوەی زۆر وشە هەیە ئینسان ئەگەر لێوی نەبێت جگە لەو جەمال و جوانی کە لێو بە ئینسانی دەبەخشێ ئەگەر ئینسان لێوەکانی نەبن لەوە چ وەکو دڕندەیەک بەرەبەر چاوی مرۆڤەکان دەرکەوێ زۆر وشە هەیە ئەگەر ئینسان لێوەکانی نوقسانی هەبێت ناتوانێت ئەو وشەیە دەرببڕێ کەواتە لێویش وەکو زمان خەڵاتی خوای پەروەردگارە بە زمان ئینسان دێتە بازنەی ئیمانەوە کەوتی ئەشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله ئەم ئینسانە خوێنی لەسەر ئیمانداران حرامە لە مەیدانی غەزادا کە کافر و موسڵمان ڕووبەڕووی یەک دەبنەوە کەسێب ئەمەی بە زمانا هات وتی لا اله الا الله هەر موسڵمانێک بیکوژێ دوای لا اله الا الله کە پێغەمبەری خوا فەرمووی لە قیامەتە ئەو دەخرێتە شوێنی ئەو وەکو زمانی کافریەتەکەی و ئەو دەخرێتە شوێنی ئیسلامەتیەکەی ئەو لە دوایەوەی کەوتی لا اله الا الله خوێنی حرام بوو ئەبێت دەستی لێ بپارێزی ئەتر لە ناوەوە منافیقە بە درۆیەتی لە ترسانا وتویەتی ئەوە کاری تۆ نییە مادام بە زمان شایەتمانی هێنا هاتنە بازنەی ئیسلامەوە پاشان حسابی لەگەڵ خۆیەتی لە لێوان خۆی پەروەردگارە منافیقە یان نا بۆیە پێغەمبەری خوا سەڵسەم یەک منافیقی نەکوش لە ژیانیە چونکە بە زمان شایەتمانیان دێنا هەرچەند لە دڵەوە کافر بوون ئەوەی گێڕایەوە بۆ لای خۆی پەروەردگار و بۆ قیامەت لە سوڕەتی ڕەحمانە پەروەردگار دەفەرمێ خوای ئێوە خوایەکی بەخشندەیە خوایەکی میهرەبان و بەسۆزە بەرامبەر بە بەندەکانی قورئانی فێری بەندەکانی کرد وەڵڵاهی گەورەترین خەڵاتی خوا ئەوەیە خوا ئەو کەلامەی خۆی کە قورئانە ئەم زانستەی بە ئێمە بەخشیوە کە بتوانین لەو قورئانە سوودمەند بین لە مناڵێکەوە تا گەورەیەک لە نەخوێندەوارێکەوە تا خوێندەوار و شەهادەدارێک هەمووی لە قورئانەکە سوودمەند دەبێت خلق الانسان مرۆڤی دروست کردووە وەرە بەس ئینسان بیر لە دروستبوونی خۆی لە یەک نوتفە لە کاتێکا سائیلێکی مەنەوی یەک ملیۆن بێ تەنها یەک خانەیان یەک دانە لەو هەموو تۆوی پیاوە بەرامبەر بە یەک هێلکۆکەی ئافرەت بەیەک دەگەن و ئەم ئینسانە ڕێک و پێکەی لە دروست دەبێ ئەمجا دەفەرمێ علمه البیان زمانیشی فێر کردووە نطق و قسەکردنیشی پێبەخشیوە هەر وشەیەک لە دەمی ئێوە بێتە دەرەوە، هەر تەلەفوزێک، هەر وشەیەک کە بە زمان بیڵێن، ئیلا چاودێرێکی ئامادە وا بەسەرەوێتی و دەستەوە بەجێ تۆماری دەکا. چۆن ئێستا ئەو کامیرەیە هەرچی دەنگ و ڕەنگی ئێمەیە هەمووی تۆمار دەکا، یەک چرکەی بەسەراتیە ناپەڕێ. ئەو فریشتەیەش بەردەوام چاودێرێکی ئامادەیە، وشەیەک لە دەمت دێتە دەرەوە، دەستەوە بەجێ تۆماری کردووە. لە قیامەتیشا هەموو نیشان دەدرێتەوە هەموو وشەکانت لەسەر تەسجیل کراون بۆیە دەبێت زۆر بە وریاییەوە ئینسان قسە بکا بۆیە زمانی مسلمان ئەوەندە بەنرخە نابێ قسەکردنت تەنانەت لە ڕەتدانەوەی کافرانیشا خەسار بکەیت ئێستا لە کوردستانە لە هەرێمە قەزیەیەک هەیە باسی یاسای پیرۆزیە ئاینیەکان و ئەمانە ئەوە مشتومڕێکی زۆر لە پەرلەمان و لە نێوان ئەم کوتلە و فڵانا دروست دەبێ لەسەر تەلەفیزۆنا جێگەی داخە علەمایەکی ئیسلام بە مێزەر و جبەوە بەدەمی دەم بە قورئان و زیکرەوە لەگەڵ کابرایەکی کۆمۆنیستا دانیشێ ئەمە خەلەلێکە من پێم خۆشە ئەم میلەتە پێویستی بەو هەموو مناقەشەتان نییە بگەڕێەوە بە خزمەت قورئان یەک ئایەتی قورئان هەزار پڕۆژەی پەرلەمانیت بۆ حەل دەکا با بزانین ئەگەر کابرایەکی کافر بێ ئەدەبی بەرامبەر بە ئیسلام کرد کابرایەکی کافر بێ دینی خۆی ڕاگەیاند ئێمەی مسلمان چی پێ بڵێین قورئان دەفەرمێت وإذا سمعوا اللغو أعرضوا عنه ئیماندارانی بە حەق کاتی گوێیان لە قسەی هیچ و پوچ و بەتاڵ و بێمەعنا و بێتام بوو ناچن دەمی خۆیان بخەنە دەمی ئەو بێئەدەبەوە بەڵکو پشتی تێدەکەن من بە کاری خۆمەوە خەریکم چم داوە لەو بەتاڵەی تۆ چونکە ئەو هیچی پێ نییە دەیەوێت تۆش لەم حەقەی خۆت کات بە فیڕۆ بدەی پشتی تێکە وەقال و پێی بڵێ لەنا ئەعمالنا وەلەکم ئەعمالکم من کار و کردەوەی خۆم دەکەم تۆ مافی ئەوە نییە ڕێم لێ بگری بۆ خواناسی من پیاوێکی شەڕانی نیم ئاشتی خوازم بڕوام بە بەیەکەوە ژیان هەیە سەیری ئەم تەعبیرە قورئانیەکە سەلام عەلەیکم سەلامی خواشتان لێبێ خوا ڕەحمتان پێ بکا خوا هیدایەتتان دا لا نبتغی الجاهلین ئێمە لەگەڵ کەسانێکی جاهل و نەفامە نەفامترین کەس ئەو کێکسەیە خالقی خۆی نەناسێ نەفامترین کەس ئەو کەسەیە وابزانێ ئەم پارچە گۆشتە کە لە دەمی من و تۆدا هەر لە دەمی ئاژەڵێکە بۆ ئەو ناتوانێت نوتقی پێ بکا ئاخر چ سڕێکە ئەو پارچە گۆشتە و هەموو وشە جوانە لەو قوڕگە دێتە دەرەوە ئەگەر ئەمە نەناسێ نەفامە دەی من دەمی خۆم ناخەمە دەمی نەفامێکەوە تۆ کار و کردەوەی خۆی بۆ خۆت منیژی خۆم بۆ خۆم و هەردووکمان دەچینەوە بارەگای پەروەردگاری خۆمان و من بڕوام بە دۆسەغ و بەهەشت هەیە بۆ چاکەکار و خراپەکار ئەمە ئەم ئاەتە قورئانیە ئەو پەڕی ئازادی بە هەموو کەس دەبەخشێ تۆ ئازادی منیش ئازادم بەڵام سنووری ئازادی یەکتر نەبەزێنین وسوکایەتی بەیەک نەکەین بڵێین سلام علیکم ئاشتیت لەسەر بێ سەلامت لێ بێ ڕێزت لێ دەگرم شەڕت لەگەڵ ناکەم تیرۆرت ناکەم قەڵەمت ناشکێنم واللهی ئەو هەموو مشتومڕەی کە لەناو پەرلەمان و ئەم و ئەوە دەکرێت ئەم خەڵکە بگەڕێتەوە بۆ ئەو قورئانە بە یەک ئایەتی قورئان چارەسەر دەکرێت ها قورئان چەند گرنگە بەس بەداخەوە ئەم ئومەتە ناگەڕێتەوە بۆ قورئانەکە ئەوێ مرۆڤ یاسا بۆ خەڵک دانێ کە مرۆڤیش ئاوا کە دایدەنێت دەیبینین چۆن مرۆڤەکە سەقەت دەکا چۆن ناگاتە ئەنجام زمانپاکی بەڕێزان لە ئاستی نوێژایە کۆڵەکەی دینی ئیسلام نوێژە بەڵام کام نوێژە نوێژە کە بەردەوام بە جەماعەت بیکەی دەست نوێژت تەواو بێ لە ناو نوێژەکە ئاگال لە پەروەردگارت بێ دڵ لە بازار و شوێنی تر نەبێ کە پێی دەڵێن نوێژێکی بەخشوع ئەم کەسانەی کە زمانیان پاکە، زمانیان لە پیسیدا بەکار ناهێنن، قسەیەک کە کەوتە ناو کۆڕ و کۆمەڵەوە بە شوێنیان ناگەڕێ، بزانێ ئەم قسەیە خوا ناردوویەتی سەد شوێنی پێ بکا و بۆ خەڵکی بگێڕێتەوە، حەقی بەسەرەوە نییە. کەسانێک کە زمانیان دەپارێزن لە خراپە و لە عیرز و نامووسی خەڵک و لە حەیا و حورمەتی خەڵک کەس ئازار نادەن، ئەو کەسانە لەگەڵ ئەو کەسانەی کە پێنج فەرزە لە مزگەوتا جەماعەت دەکەن، ئێمە گەر کەسێ بڵێن نوێژنەکەرە دەڵێ پەنا بەخوا فڵان کەس تاریک و سەلاتێ یەک نوێژ ناکە هەموو بە خراپی دەزانین کەچی هیوا هەیە ئەو زمانەی لێ خراپە ناژێڕێتەوە خوا خۆی چرکەیەکێتی سوسەی قسەیەک بکا و دە قسەی تری بۆ زیاد کە لە پەنجامە دیسا بیژێڕێتەوە و هەموو شوێنێکی تێبگەیەنێ کەچی نە خۆی بە گوناهبار دەزانێ بەداخەوە نە خەڵکیش وەکو بێ نوێژ نەکەرەکە حسابی بۆ دەکات دە بەخوا لە تەرازووی خوادا هەردووکیان وەکو یەکن لای ئێمەی مسوڵمان ئەگە بڵێن فڵان کەس زینای کردووە پەنا بەخوا ئەگە بڵێن فڵان کەس ئاگاتان لێبێ بە من بە تۆ بەو بەڕێزە بڵێن ئاگات لێبێ فڵان کەس داوێنی زۆر خراپە کوڕە بۆی ڕێکەوێت جەبی کەس نادا بڕواتان بێ بەڕێزان هەر یەکەمان دوورە پەرێزی لێ دەکەین تەنانەت زیناکار خۆ لە زیناکار دەپارێزێ ئەڵێن نەوەکو حیا و حرمەتم بشکێنێ بەڵێ بەڕێزان حەیا و حورمەتی ئینسان زۆر گەورەیە ناموس زۆر گەورەیە کە وتیان زیناکارە دەست لە کەس ناپارێزێ چاوی ناپارێزێ خەڵک خۆی لێ دەپارێزێ بەڵام تەماشا دەکەی هیوا هەیە ئەو زمانەی لە هیچ خراپەیەک ناپارێزێ بە زمانی سڵ لە هیچ وشایەک ناکاتەوە لە غەیبەت لە بوختان لە درۆ لە دووزبانی لە قسەهێنان و بردن هەر کەسێ وەعد و بەڵێنم باتێ ئەوەی لە بینی ئەو دوو شەویلەدا خوا دروستی کردووە کە ئەو پارچە گۆشتەیە زوبانە ئەوەش کە خوا لە بینی ئەو دوو ڕانەدا دایناوە کە عەورەتی ژن و پیاوە بیپارێزێ لە حەرام و لە بێ شەرعی زەمانەت یەدەمێ کە دەچێتە بەهەشتەوە زەمانەت یەدەمێ وەڵڵاهی ئێمە بەشێکی ئەو زەمانەمان وەرگرتووە الحەمدللە لە خوا بەزیاد بێ کە هیچمان لە خوا بەزێ بە ئەهلی زینا نین کەوەی جەنابتان دێنە مزگەوتەوە الحمدللە ئەوەی لە نێوان ڕانی ئینسانە ژن و پیاوی ئەهلی دین و مزگەوتا دروست بووە الحمدللە حەرامی پێ نەکەوتووە ئەوە بەشێکی بەڵام وریا بە ئەوەی لە بینی ئەو دوو شەوی لەشتایە کە ئەوەیانی پێشخست چونکە ڕەمبێ خەڵکەکەی بێ زینا بکە بۆی نەکرێ بەڵام ئەم زمانە هیچ مانعێک نییە ئەتوانی لە ماڵی خۆتەوە بیگەینێ هەموو دنیا لە مقابیلی زینادا تۆمەتبارکردنی ئینسانێک بە زمانی خەڵک بە زیناش هەیە کە پێی دەڵێن بوختان جا سەیری ئەم دوانەکە ها کە دەڵێن زینا خەڵک هەمووی ڕادەچڵەکێ زینا لەگەڵ کچی بکرێت لەگەڵ کوڕی زینا بکە پەنا بەخوا بۆ خۆی خێزانی پەنا بەخوا توش بێ ئەمە تاوانێکی یارە گەورەیە لە ڕووی کۆمەڵایەتی لە ڕووی ئاینی لە ڕووی ئەخلاقیەوە بەڵام تۆمەتێک کە هەیە تۆمەتبارکردنی کەسێ بەو زمانت بە زینا خەڵک زۆر لەمەیان سڵ ناکاتەوە هەر ئەوە بەناویا دەکەوێ و قسەی خۆی پێ دەکێشێ زینا زۆر بە ناڕەحەت ئاشکرا دەبێت لەسەر ئینسان ئەو کەسەی زینای کردووە دەبێت بە زمانی خۆی بڵێ زینام کردووە ئەمجا سەد داری لێ درێم کوڕیان ئەو کچە بە زمانی خۆی خۆ ئەگەر هێنان دارەکەی لێدەن لەژێر دارەکە وتی پەشیمانم بوختانم بۆ خۆم کردو درۆ دەکەم دەبێ حاکم وازی لێ بێنێ ئەڵێ ڕاست دەکە بوختانی بۆ خۆی کردووە زینای نەکردووە یان ئەبێت چوار پیاوی عادلی دادپەروەری ئەهلی مزگەوتی ڕاستگۆ کە هیچ ڕقێکی کۆمەڵایەتی و عەشایریان لەگەڵ ئەو کەسە نەبێ بڵێن وەڵڵاهی بەو چاوانەی خۆمان هەر چوارمان عەورەتی ئەم کچ و کوڕەمان بینی بە ڕووتی بەیەکەوە نەک بڵێ وەڵا لە باوەشیا بوو ئەمە ناخوا لە شەریعەتە ئەبێ بڵێ عەورەتیانم بە ڕووتی لە ناو یەکا بینیوە پەنا بەخوا بەو چاوەی خۆم بینیومە ئەمجا ئەو کەسە ئەسەب سپێ لە سەری کە زینای کردووە یان کچەک حامیلە بێ دەست درێژی نەکرابێتە سەر زۆری لێ نەکراوێ بە ڕەزامەندی خۆی حەملەکە ئیعتراف کا بڵێ ئەم حەملەم لە زینایە ئەمە ئەمە زیناکارە ئەمە حکومەکەی سەد دارە بۆ ئەو کەسەی نەچۆتە خانەی هاوسەریەوە بەڵام کەسێکی تر لە ماڵەوە دانیشتووە ئەڵێن ئەڵێ دەنگوباسێک هەیە فڵان کەس ئەمەی کردووە ئەویش ئەڵێ ئەوە فڵان کەس هەر قەحبە و بێناموسە لە ڕیز ماڵی خۆ و جەنابتان هەمووشەیە قسە دەریەپەڕێنێ حەج گرانێکی تیا نابینێ ئەڵە فڵان کەس ئەوە بێڕەهشتە ئەوە بێ ئەخلاقە ئەوە فڵان ئافرەتە یان فڵان پیاوە ئەم قسەیە ئەبێ بیسەلمێنی ئەگەر چوار پیاوی شاهیدت هەیە پڵان کەستان بەڕووتی لەگەڵ ئافرەتێکا بینیوە باشە ئەگەر نەدبینیوە ئەبێ لەبەر چاوی جەماوەری مسلمانە هەشتادار لە پشتی ئەو کەسە بدرێ هەشتا داری لێ بدرێ ئەمجا لەو قسەیە پا دەبێتەوە کە بڵێ بێ حەیایە کە بڵێ قەحبەیە کە بڵێ بێ ناموسە ئەم وشانە لە کوردەواریە خەڵک دەیبەخشێتەوە بەسەر خەڵکە برایان والله ئەمە لە زیناکە خەتەرترە لە زمانی پێغمبەر صلی الله علیه و سلم چوار حاڵەتی زینا ڕووی داوە ئەویش زۆر بە سادەی پێغمبەر بەسەریان هاتیە پەڕی حکمی دادگەری بەسەر باراندن و فەرمووی خۆزگە دەنگتان نەکردایە و لە بینی خۆتان و خوادا تۆبەتان بکردایە بەڵام سەیری قورئانکە ئەو هەموو ئاەتی سوڕەتی نور لەبارەی بوختانەکەی عایشەوە دادەبەزێ کە مە بە زمان وترا یەک قسە بوو شارێکی گرتەوە و چەند خەڵک لەو زمانیان لەو بوختانە وەگلا لە بوختانی خاتو عایشە دنیا هەژا پێی کەواتە بوختانەکە کە بە زمان دەکرێت لە تاوانی جەستەکە کە زیناکردن و لەزەتەکەشی لەگەڵا وەرگیراوە گەلێ گوناهەکەی گەورەترە و تاوانەکە زووتر لەسەر ئینسان دەچەسپێ دەبێ هەشتادارەکە لە پشتی خۆی حازرکا بوختان لە ڕیزی حەوت تاوانە گەورەکەیە ئاڵێن فڵان کەس فڵان کەسی کوشتووە ئەی ماڵی وێران بێ ئەم تاوانە گەورە بڵێ فڵان کەس کۆمەڵە برازا و خوشکەزای هەتیوی هەن ماڵەکەی هەر هەموو خواردون دەڵێ ئەی ماڵی بە قڕی گیراوە تەماحی لە ماڵی ئەو هەتیوانە کردووە ببیستین بڵێ فڵان کەس ڕیباخۆرە دەفتەرێک دۆلار دەدا بە کەسێک سە و بیست وەرەقەی لێ ئەستێنێتەوە دوای ساڵێک ئەڵێ فڵان کەس خۆی لێ پارێزە چای ماڵی نەخۆی چونکە ڕیبا ئەخوا فڵان کەس لە جەنگا لە بەرامبەر کافرانا پشتی هەڵکردو لەشکری موسڵمانانی شکان وەکو لە زەمانی پێغەمبەر صلی سەلام هەبووە التولی یوم الزحف لە گوناهە گەورەکانە کەسێ ساحر و فالچیە و ڕۆژ تایوا لە سحر و جادو لە خەڵک دەکە هەمومان نەفرەتی لێ یەکەین دەوەڵی لە ڕیزی ئەو حەوتاوانە گەورەیە هەر کەسێ بوختان بۆ خەڵک کا پەنا بەخوا ئەمە ئەمەی کە من باسی دەکەم بەڕێزان هی سەدەی حەڤدە و هەژدەی زاینی نییە ئەمە هی ساڵی هەشتا و نەوەتەکان نییە ئەمە هی سەرەتای دوو هەزار و دوانزەیە کە من و تۆ تێیا دەژین یام ساڵە کچێکی گەنجی خاوەن حیا و حرمەتی ئەم کوردەوارییە ناوی حرمەتم بۆ ئەهلی ئەو شوێنە و بریندار نەکردنی خوا نەخواستە کەسانێکی نزیکی بەس ئەوەندە ئەڵم لە سنووری پارێزگای سلێمانیدایە ئەو دەڤەرە ئەوە لە سەرەتای دوو هەزار و دوازدە ڕوویداوە کچێک دوای دوانزە ساڵ خوێندن هەموو ساڵە بە سەرکەوتووی ئەنجامەکانی بەدەستهێناوە لە خوێندنا لە پەیمانگای مامۆستایان وەردەگیرێ دوو ساڵی ئەوێش دەخوێنێ و دادەمەزرێ بە مامۆستا بەبێ ئەوەی ڕۆژێ لە ڕۆژان یەکێ بڵێ ئەم کچە خەلەل و نەقسێک لە ڕافتاریا هەبووە کەسێ بتوانێ قسەی پێ بڵێ هیچ ئەوەندە پاک و خاوێن ئەبێتە مامۆستا ئەچێتەوە شوێنەکەی خۆیان دەست دەکا بە خزمەت خزمەتکردنی دایک و باوک و ماڵ و منداڵ پاشانیش خزمەتکردنی ڕۆڵەی ئەو خەڵکە لەناو خوێندنگادا کوڕێکی وەکو ئەم کوڕە گەنجانە بە حەیا بە حورمەت بە ئەدەب خاوەن ڕەوش مافی خۆیەتی ئەوە بۆتە مامۆستایەتی خوێندنی تەواو کردو مافی ئەوەیەتی هاوسەرایەتی پێک بێنێ چوار پیاوی وەکو جەنابتان بە حورمەتەوە دەنێرێڵە دەستی باوشی ئەو کچە ماچ دەکەم و کچەکەیم پێشکەشکا باوک ئەڵێ لەوە ئەچێ کچەکەم حەزی لە فڵان کەس کردبێ من ئەبێ خۆم دەستنیشانی هاوسەر بکەم ئەمە ئەمە کە باسی دەکەم بۆی عەزم کردنی حەڤدە و هەژدەی زینی نییە ئەوەی ئێستایە ئەو عەقڵیەتە کە ئیسلام پەروەردەی نەکا ئەمەی لێ پەیدا دەبێ ئەڵێ باوە گیان بڕوا بکە ڕەم بێ من ناونیشانی ئەو کوڕەم زانی بێ بە حیا و بە ئەدەبم زانی بێ بەڵام هیچ پەیوەندیەکم لەگەڵیان نییە ئەوە موبایلم سەیری کە ژمارەیەکی لەسەر نییە ئەوە کەسێ بێڵێ من ئەو کوڕکچەم بە یەکەوە بینیوە لە بازاڕێک لە شوێنێک ئەڵێ نا لەوە ئەچێ حەزل لێ کردبێ مادام بە دڵی خۆتە ناهێڵم بچێ ماڵی فڵان کەسەوە چەند جار ماوەی چوار ساڵ ئەم کچە شوو بە کەسی تر ناکا ئەو کوڕە هەموو جارێ پیاوی بە حرمەت و بەڕێز و زانای ئاینی و پیاوی کۆمەڵایەتی دەنێرێ بەڵام باوک هەر ڕازی نابێ ئاخری دوای چوار ساڵەکە لەژێر تەسیری دایکی و کۆمەڵە خزمی ڕێک و پێکا ئەڵێ با بێنەوە ئەمجارە ئەمجارە چن و دەست ماجەکرێ و مەوعیدی مارەکردن دیاری دەکرێ ئەم کچە بەسە زمانە ئەم مامۆستا بەڕێزە ئەم کچە عاقڵ و ژیرە لە بەیانیەوە تا نیوەڕۆ نان دەکا ماڵ خاوێن دەکاتەوە کە ڕۆژی دواتر کۆمەڵە خەڵکێک دێن و ڕەنبێ نان و چاک لە ماڵەکەیان بخورێ و مارەکردنەکە ئەنجام بدرێ و بەبێ پشوو ئیسراحەت ناکا بەڵام سەیری مەبەستمەوە یەک قسە چۆن ژیانێک هەڵدەتەشێنێ ئەم پیاوە ڕاتە ناو زرعاتەکەیەوە با باوکی ئەم کچە یەکێ لە دانیشتوانی لادێ لە دانیشتوانی ئەو گوندە پێڵێ فڵان کەس بەخوا پیاوەتی باری کرد حەیفێ ئاخری قسەی کچەکە زاڵ بوو بەسەر قسەی تۆیە ئاخری شووی بە فڵان کەس هەر کرد بەخوا دنیایەکی خراپ تێکەوتوین ها کچەکەت قسەی خۆی هەر بردە سەر و قسەی تۆی لە عەرزدا شووی بە کوڕی فڵان کەس هەر کرد ئەم قسەیە ناخی ئەم پیاوە دەهەژێنێ ها قسەیە قەتڵێک دروست دەکات دێتەوە ئێوارە نان ناخوا ئێ باوکیان بۆ نان ناخۆی خێزانی پیاوەکە بۆ نان ناخۆی ئەڵێ هەر بۆ خۆم بێتاقەتم کچ لە هەیوانێکا لە شوێنێکا خەوتووە نیوەی شەوە خەڵکی بە دەنگی زرمەی چەند فیشەکێک ڕاخۆ ڕادەپاڕن ئەم پیاوە چۆتە سەر سنگی کچەکەی و دەستڕێژی گولەی لێ کردو لە خوێنا شڵاڵی کردووە کچیان هێناوە خەستخانەی سلێمانی لەناو خەستخانە یەک هەفتە ژیاوە ئاعترافی شورتەی لێوە گیرا واش ئەم کچە نەویستۆ باوکی توش بێ وتێتی من سۆز و خۆشەویستیم بۆ باوکێک هەیە کە چەند ساڵ پەروەردەی کردوم باوکم لەو تاوانە بەریە چونکە من نیوە شەو بوو دنیا تاریک بوو هیچ کەسم نەبینیوە کەس باوکم تۆمەتبار نەکات ئێستاش ئەو پیاوە لە دادگادا کێشەکەی ناتوانێت حاکمێک لای بچێت ئیعترافێکی لەسەر نییە هێشتا ئەم کچە نەویست باوکی کە دەزانێت فعلا باوکی کوشتویەتی بەڵام باوکیش بۆ خۆی ئیعترافی کردووە ماڵوێران ئەو کەسەی کە هەر یەخەی پێگرتمەوە قسەی بە ڕووناداوەتی قسەی کچەکەت زاڵ بوو بەسەر قسەتا پیاوەتی باری کردووە هەها چۆن قسەکە کچەکەت زاڵ بوو بەسەرتا چاولێ بەڕێزان یەک قسە یەک قەتلی خفەوتان ئەوەی خستە قەبرەوە دوای هەفتەیەک دەمرێ بەو گولانەوە بەڵام پاشانیش ئەو کوڕەش کە بەتەمای ئەو کچە بووە ئێستا وەکو مناڵێکی ساوا لە ژوورەوە لە گۆشەیەکا بەس خەریکی گریانەوە ئەبێ خەڵک پارۆنانی بەدەمەوەکە چونکە خۆی بە معەزەبە زانە کەسێ لە پێناوی ئەوە تیا چووبێ چاولی یەک قسە یەک قسە یەک خێزان هەڵدەوەشێنێ ئاگاداری زمانت بە ئەو کەسەی کە ئەم کچە بە مامۆستای کوشت لەگەڵ ئەو کەسەیە کە قسەکەی بۆ کرد لە قیامەتە بەقەدەر یەک تاوانبارن لەو قەتڵەیە بەقەدەر یەک ئەوش قاتڵە بەس هۆی یەک زمانەوە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم دەفەرمێ هەر کەسێک بێتە سەبەبی کوشتنی کەسێک بە نیو وشە بشطری کەلیمەتین بە نیو وشە لە ڕۆژی قیامەتا لەسەر نێوچاوانی دەنووسرێ ئایس من رحمت الله لە ڕەحمەتی خوام ئەویسە فڵان کەس چونکە بە نیو وشە بەشداری کرد لە کوشتنی فڵان کەسە وتی دەستان خۆش بێ بیکوژە ڕەئیم لەسەریەتی ئیمزای بۆ کرد زۆر خەتەرە ئەمە بەهۆی زمانەوە کە هیچ پەیوەندی بەوە نەبوو دەی باوک برا مام خاڵ ئەم کێشانە ئێستا من ئێمەی کێشەی گەنجانە کوڕێکی گەنج هاتۆتە خوازبێنی برازاکەت خوشکەزاکەت ئامۆزاکەت خوشکەکەت کچەکەت هەرچی عەی بێتیان نابینیەوە وڵا لەبەرەوەی لە ماڵی لە فلان شارە من کچ نادەم بە دوور کچ نادەم بە بێگانە کچ نادەم بە قەومی فلان کەس نا بەڕێزەکەم مادام کوڕەکە هەرچی عەیبێ نیەتی ماڵێکی بە حەیا و بە حورمەت کچەکە دەرچی عەیبە نیەتی بەو وشەی زمانت مەبە ڕێگر شێڵە کارەساتێکی ئەوان ناقەومێ با دەرس وەرگین بڵێ مادام کوڕ و کچەکە بۆ خۆیان ڕازین ئەم کچە خۆیە چێژیان لەگەڵ ئەو کوڕیا بەسەر دەبا خوایەکە لەگەڵ یا ڕۆیش بۆ ئەوروپا مادام خۆی ڕازیە هەتا ئێستا ئەمانەت بوو لای من مادام بە حەیا و حورمەتەوە دامەزرێ من بۆ بە قسەیەک ڕێگری بکەم بەخوا بڕواتان بێ کچ هەیە تا ئێستا ماوەتەوە ئەو برای دەڵێ ڕۆژە بەهانەی ئەویان دەگرێ ڕۆژە بەهانە لەویان دەگرێ کە بەس بەو زمانە بەو زمانە ناهێڵێ ئەم خوشکە لە ماڵ و حاڵی خۆیان بێ ساڵم بێ چە مناڵی هەبوویایە لەبەرەوە با دەرز وەرگرین ئێمە ئەوەندە لە چاکە و نوێژ و عیبادەت دەپرسین با سانسۆرێک لەسەر ئەم زمانەشمان دابنێین چونکە خوای پەروەردگار مراقیبە بەسەریەوە چونکە فریشتەکان وشەکانمان لەسەر دەنووسن چونکە ئەم بەسەرهاتانە هەن دوور نییە بە یەک وشەی تۆ خەڵک ژیانی بگۆڕێ جا لە خراپەوە بۆ چاکیان لە چاکەوە بۆ خراپە لە کتێبەکان ئاڵێ کابرایەک هەبوو کوڕێکی گەنج قەڵەمی ئەفرۆش لەسەر جادەکانەوە کە چۆن ئێستا ئافرەتان دەبینی کەەوە بەڕاستی دیاردەیەکی ناشایستەیە بنێش دەفرۆشێ جاری وایە سواڵ دەکات لەو پێناوەدا بەڵام ناڵە سواڵ دەکەم ئەڵە بنێشتێکم لێ بکڕە کلێنسێکم لێ بکڕە ئەگامە خۆی پیشەوێ ڕێک و پێکە بەڵام بەداخەوە کەسابەتێک نییە کە ئینسانەکە بژێنێ و حیا و حرمەتی پارێزراوکە ئەم قەڵەمی ئەفرۆش بەڵام چاوەڕێ بوو خەڵکی بڵێ باقیەکەم ناوێتەوە خەڵکی بڵێ قەڵەمەکە لێوە دەگرم و بەڵام پارێکی زیاتر دەدەمێت وەل حاصل سواڵی سواڵی دەکرد بەڵام بە ناوی قەڵەم فرۆشتنەوە لە وێزگەیەکی شەمەن نەفەرە کە شەمەن نەفەرەکە وەستا بوو ئەم چوو پیاوێکی دەوڵەمەند ملیۆنلەر خاوەن کۆمپانیا و بازرگان قەڵەمێکی لێ کڕی دواتر کوڕەکە ڕۆی وای زانی هەروا پارەکەی دەداتی و بەزەی پێهاتۆتەوە و چونگە فێری ئەوە ببوو کابرا بانگی کرد وتی بەڕێزم داوای لێبوردن دەکەم وەڵای قەڵەمەکەم هەڵنەگرتووە وتی وەڵا ڕاست دەکەی من وەمزانی وەکو هاوکاری یارمەتیت دام وتی نا برام تۆ کاسبی الحمدلله تۆ گەنجێکی کاسبکاری تۆ چ منەتت بە یارمەتی منە بەڵام من داوای لێبوردن دەکەم عەزیەتم دای ڕۆیشتی و بانگم کردیەوە ئێمەی کاسبکار منی کاسبکار و تۆی کاسبکار ئەزانین کاسبکار چەند مێشکی مەشغوڵە ها منی کاسبکاری ملیۆنلەر تۆش کاسبکاریش قەڵەم فرۆش هەردووکمان وەکو یەکین ئەم قسەیە چەند جوانە پێی وت داوای لێبوردن لێ دەکەم کاتم گرتی ئەوە پارەکەت تەسلیم کراوە قەڵەمەکەم دەیە قەڵەمەکەی وەرگرت و ئەم پیاواڵێ دوای چەند ساڵێک لە کۆنگرەیەکی ئابووری ناساندا بەشداریم کرد کە چەند دەوڵەمەندێکی تێدا بوو کەسێک لە تەنیشتمەوە بوو بینیم هەمان ئەو کوڕە گەنجەیە شێوەم کرد کە قەڵەمەکەی دەفرۆشت لەناو شەمەندەفەرەکەیە لە وێستگەی وەستانی شەمەندەفەرەکەیە ئەڵێ پێم وت بەڕێزت لە کەیەوە ئێستا لەم دەستگای وتی وڵای من چەند ساڵێکە دەوڵەمەند بووم وتم پێشتر چی دەکرد وتی وڵای لەسەر جادەوبانە قەڵەمم دەفرۆشت وتم ئەی چۆن لەو کاسپێک کەمەوە گەیشتێ ئەم پلەیە وتی قسەی یەک کەس تەسیری تێکردم پێی وتم تۆش وەک من کاسبکاری دوایی پێم وت تخوا حەیف نییە منیش کاسبکارێکی ڕاستەقینە نەبم چاوم لە سواڵەوە بێ لە ڕێی ئەم پیشەیەوە سواڵ بکەم ئەی بۆ بە فیعلی کاسبکار نەبم وەڵاهی ناوی خوام لێ هێنا و دەستم بە کاسبی کرد ئێستا من وەکو ئەو دەوڵەمەندانە دەوڵەمەندم ئەها یەک قسەیەک ژیانی ئینسانێکی گۆڕی هاندانێک بە باشە ڕێزگرتنێک لە کەسێک کە دەستژێرێکە وەڵاهی قسە تەسیری نەک لەسەر مرۆڤ هەیە لەسەر ئاو هەیە زانایەک بە ناوی دکتۆر ئەنجل ئەسکیدرۆ دەڵێ ئاوم هێناوە تاقیم کردۆتەوە پێم وتو ئاوەکە خۆشم دەوی ئاوەکە ڕێزت هەیە تۆ بناغەی ژیانی منی تۆ بوونی منی لە تینوێتیە هەموو شتێکی منی ئەڵێ دوایی بە ئامێرێک میکرۆسکۆپ سەیری گردەکانی ئاوم کردووە وەڵایی ڕسمەکەیم بینیوە بڕواتان بێ بەڕێزان لە خشڵی گەوهەر و ئەڵماس و مرواری دەچێت ئەو ئاوە ئەوەندە جوان ڕازاوەتەوە ئەڵێ دوای باوەکە وتمە تۆ بۆگەنی تۆ پیسی تۆ هیچ نی پێویستیم پێ نییە سادێک لە تۆ باشترە ئەڵسەیەکی ئەو ئاوە گردیلەکانی چۆن دەچنەوەیەک و چ شکڵێکی ناشرین وەردەگرێ یانی سەیری کە ئاو بۆیە کە پێغەمبەری خوا صلی اللە سەلەم ئەمە زانایەکی نامسڵمان وا دەڵێت کە پێغەمبەر فەرمووی کە ئاوت خوا دەوڵێ بسم الله الرحمن الرحیم بەم موشە جوانەی ڕەحمان و ڕەحیم ئیشەڵڵا ئەو ئاوە دەبێتە شیفا بڕاتان بە گردەکانی بە جوانی یەکتر دەگرنەوە دڵی پێ خۆش دەبێ ئەمجا نەک هەر ئاو حتا تەنانەت ڕووەکەکانیش لە ئەمریکا جوتیارێک لە کتێبی گینسا ئەوەی پێوانەیەکاندا تۆمار کراوە کاڵەکێکی هەبوو 278 کیلۆ بوو 278 کیلۆ یەک کاڵەک کاتێک کە خەڵکی سەریان سوڕما بوو کاڵەکێک لە جیهانە ئاوا بێ خێزانەکەی وتی سەرتان سوڕ نەمێنێ ئەم پیاوە خۆشەویستی تایبەتی بۆ ئەم بڕە کاڵەکە هەبوو کە ئەم کاڵە زرکێکی بچکۆلە بوو بەردەوام باوەشی پیا دەکرد ماچی دەکرد قسەی خۆشی بۆ دەکرد گۆرانی بۆ دەوت مۆسیقای هێمنی بۆ لێدا ئەو کاڵەکە ڕۆژ بە ڕۆژ گەشەی دەکرد حتا ڕووەکەکان هەست پێ دەکەن مامۆستایەکی بەڕێز ئەڵێ لە شاری هەڵەبجە گوڵە ئەڵێ لە شاری هەڵەبجە گوڵێکم بینی تەماشام کرد ئەم گوڵە کە گوڵی وەنەوشەی پێ دەڵێن ئەو مامۆستا لە بواری وزەدا کار دەکا ئەڵێ لە چوار فەسڵا گوڵی پێوە بوو لە حەوشەی ماڵی ئەو مامۆستایەدا ئی خەڵکی تر تەنها لە سەرەتای بەهارا گوڵی وەنەوشە گوڵ دەکا ئەڵێ پێم وت ئەمە چۆنە ئەو خەڵکی تریش تاقی دەکاتەوە ئاوا دەرناچێ وتی من خۆشەویستی تایبەتیم بۆیە من دەچمە لایان دەستیان بەسەرا دێنم قسەی خۆشیان بۆ دەکەم مەدح و سەنایان دەکەم ڵەم باڵات چەند کردووە گوڵەکەت چەند جوانی ئومێدەوارم هەروا گەش بی بڕواتان بێ ئەو گوڵە بەو قسە خۆشانەی ئینسانەکە کاری لێ دەکرێ ئەمە قسەی عادی نین ئەمە قسەی زانستن کەناڵی سمارتس لە بەرنامەی نامەیەک لە گەردوونەوە دکتۆر محەممەد ڕاشید دەڵێ گوڵێکم هەیە تاقیکردنەوەم لەسەر ئەو گوڵە کردووە کاتێ دەچمە لایەوەڵم ئای گوڵەکە چەند ماڵەکەت ڕازاندومەوە چەند بۆنت خۆشە چەند ڕووت گەشە یەکسەر ئەبینم یەکسەر ئەبینم ئەو گوڵە بە ئامێرێکی وردبینی پێوانەکردنی وزە سەیری دەکەم گەڵاکانی زیاتر دەکرێنەوە ڕووی زیاتر دەکرێتەوە ئاوی زیاتر دەرەدا ڕووی بەرەو سەرەوە زیاتر گەشاوەتر دەبێ کاتێ لێی توڕە بمڵم ئەمڕۆ بە جوانی ناتبینم یان خۆم دڵم غەمبارە ڕووم گرژە سەیرەکەم گوڵەکە بۆ یەک دێتەوە ئەمە زانایان تاقیکردنەوەیان لەسەر گوڵێک کردووە ئا لەوێدایە کە فەرموودەکەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دێتە جێ کە فەرمووی جەنازەیەکیان تێپەڕ کرد فەرمووی ئەم کەسە کە لەناو ئەو دارە مەیتەدایە مستریح و مستراح منه یان ئیسراحەتی کرد یان ئیسراحەتی لەدەست کرا وتیان ئەی پێغەمبەری خوا مەبەستت چییە فەرمووی ان العبد المؤمن یستریح من نصب الدنیا ئینسانی ئیماندار کە مرد لە نەهامەتیەکانی دنیا ڕزگاری دەبێ و ئیسراحەتی هەمیشەیی دەکا والله ئەم ژیانە زۆربەی تاڵیە بە مردن ئینسانی ئیماندار ئیسراحەت دەکا فەرمووی والعبد الفاجر يستريح منه العباد والبلاد والشجر والدواب بەڵام بەخوا عبدی فاجر و خوانەناس و بێدین کاتێک کە دەمرێ وڵات و خاک و ڕووەکەکان و دارەکان و گیانلەبەرەکان لە دەستی ئیسراحەت دەکەن هەتا ڕووەکەکان ڕووی تاڵی ئەم قسە ناخۆشەکانی ئەویان پێ ناخۆشە ئاژەڵەکان پێی تووڕەن بۆیە سەیرکە ئەو ئاژەڵانەی کە شوانەکە زۆر خۆشی لێون باوەڕتان بێ بەرەکەتی تایبەتیان تێدایە کە ناشکوریان پێ بکات جنێویان پێ بڵێ شەقیان تێدا تفیان لێ بکە ئەو ئاژەڵەش بەرەکەتی نامێنێ پێغەمبەر فەرمووی بێدین کەمەر دایرەکە لە دەستی ئیسراحەت دەکات سا دایرەی وایە بە یەک بەرتیل خۆل بە یەک ڕوو گرژ بە یەک نێو چاوان تاڵ خەڵک ئەو حکومەتەش بە نەفرەت دەکات کە ئەوی تێدا مۆزەفە یعنی ئێستا ئەگە حکومەت چارەک چاکسازی دەوێ وەرە پرس بۆ میلەت بکە لە کولی دایرێکە سێ چوارێک مل دەرێنە بیخە ئەو لاوە باوەڕکە چاکسازی لە حکومەتا دروست دەبێ حکومەت ئەوانە ناشیرنی دەکەن کە ڕووی تاڵە سەلامی لێ دەکەی جوابت ناداتەوە بۆ ئیمزایەک ئامادەیە دوو سەعات لە بەدەرگای دایرەیەک بدۆستێنێ ئەمانە کە مردن بەجێیان هێشت هەموو خەڵک لە دەستیان ئیسراحەت دەکا ئەو گوڵە ئەو ئاوەش ئیسراحەت دەکا چونکە ئەویشی ئازار داوە ئای چەند کەس هەیە فیتنەیە بۆ ناودێکەی بۆ شارەکەی بۆ خێزانەکەی بۆ بنەماڵەکەی بە مردنی هەموو کەس ئیسراحەت دەکا چەند کەس هەبووە بڕواتان بێ بەڕێزان ئیمانداران خەڵک بە زمانی خۆی وتوێتی چەند ژن و مردم بە شەڕ داوە کە چوومە ماڵیان دوو قسەم کردو بۆ ژنەکە بەگشت پیاوەکەی هاتووە توێتی ڕاست دەکەی لەبەر ئەوەبێ وریا بین پێشینا وتویانە هەیە دەم چەوری دەم تەورە ئاگا لێبێ بە زمان زۆر قسەی شیرینە بەڵام وەکو تەور دەت بڕێتەوە بەخوا چەند ژن و مێرکە لێک جیابوونەوە هەرچی عەیب بێنەیان بوو بەس قسەی ئەم ژنە و قسەی ئەو پیاوە وتی وتی فڵان کەس ئەم کوڕ و کچە ئەم ژن و مێردەی لە یەک جیا کردەوە ئاگادار بە دەم چەوری دەم تەور نەتبڕێ وریابە زمانت فێری وشەی ناشرین نەبێ شێخ تاجەدینی سوبکی دەفەرمێ لە خزمەت باوکم و چەند زانایەکا دەڕۆیشتین لەو کاتەدا سەگێک لە ئاو هاتە دەرەوە خۆی ڕاوەشاند و خەریک و پرشکانی بەرمان کەوێ منیش وتم کەلبی بنی کەلب سەی سەگی کوڕی سەگ بڕە بەو لاوە ئەڵێ باوکم ئاوڕی بۆ دام و کە ناوی تەقیەدینی سوبکی بوو یەکێ لە عولەما گەورەکانی ئیسلامە فەرمووی ڕۆڵی گیان من وام پەروەردە نەکردبووی بەداخەوەم بەداخەوەم کە جوێن لە دەمی تۆ بیستم وتم باوە گیان هیچ جوێنێکی ناشرینم نەوتوە داوای لێبوردن دەکەم فەرمووی جوێنت بەو سەگەدا ئێ وتم باوە گیان وەڵڵا ڕاستیم وتوە ئەمە سەگی کوڕی سەگ نییە ئێ سەگە و لە سەگ بووە فەرمووی وشەکەی تۆ بە جوێن وترا مەبەستن ڕاستی نەبوو لەم وشەوە فێری جوێن بە خەڵک دەبی ئاگادار بە لە ئەمە داوای لێبوردن لە خوا بکە چونکە تۆ مەبەست ڕاستی نەبووی سەگە و لە سەگ بووە مەبەست جوێندان و ناڕەزای دەربڕین بوو جوێن بە سەگێکیش مەدە چونکە دوایی جوێن بە ئینسانێکیش دەدەی زمان یەخوا فێری قسەی لابەلا نەبێ دواتر ڕانایەتەوە لەسەر چاکە بۆیە قورئان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەفەرمێ الکلمة الطیبة صدقة خەڵکینە سەدەقە و خێر و خێرات هەر قوربانی کردن نییە هەر پارە بەخشینەوە نییە وشەی طیبیش سەدەقەیە بەڵام حەز دەکەم لێرەدا لەسەر الطیبە کە پێغەمبەر فەرمووی الکلمة الطیبە بوەستم بەڕێزان وشەی طیب ئەبێ چەند صیفەتێکی تێدا بێ یەکەم پاک بێ ها وشەی پاک ئەبێ لە دڵی پاکەوە بێ ماستاوچێتی نەبێ موجامەلە و سەرڕاوەشاندن نەبێت بۆ ڕازیکردنی دڵی بەرامبەرەکەت لە ناخەوە مەدحی فڵان کەس بکەیت نەک بۆ پێ ڕابواردن بێ باوەڕتان بێ وایە قسەی خۆش بۆ خەڵک دەکا وازانە پێی ڕادەوێت پەنا بەخوا ئەبێ ئەو قسە خۆشە لە دڵێکی پاکەوە بێتە دەرەوە الطیبە پێغەمبەری خوا سەڵم چەند وشەکانی کورت و پڕمانان دووەمیان ئەبێ ئەو کەلیمە طیبە لە شوێنی گونجاوە بوترێ تخوا مەعقولە لە ناو پاسا چاک و چۆنی و هەراو بەزمێک و حیکایەت خوێندنەوە چەند جوانە ئینسان لە ناو پاسا لە ناو قەمەرەیا لە تەکسیە خەڵک هەیە غەمبارە خەڵک هەیە نەخۆشە شوێنی گشتیە بێدەنگ دانیشە هەتا لەو شوێنەی خۆت دابەزی هەتا بڕواتان بێ من ڕێیم وایە نەتە تەسجیل لە ناو سیارەی کرێدا نەبێ باشە نەق حتا قورآانی پێ لێ نەدرێت کێڵە بێدینێک خوانە خواستە بێ ئەدەبیەک ناکە گۆرانی پێ لێ نەدرێت کێڵە ساح تەعزیەک لە ناو سارەکەتانیە لێگەڕێ ئەمە شوێنی گشتی بێدەنگی ئەو شوێنە هەرچەند قسەکەت گونجاو بێ ناو پاس شوێنی ئەوە نییە ناو تەعزیە کابرا دانیشتوە لە مەجلیسی تەعزیەیە وا خەڵک ئاوڕیان بۆ داتەوە ئەم قسە و باس و فڵان کەس چۆنە و نەخۆشەکەتان چۆنە و ئەو چۆنە و ئێمە بەمە تەعزیە ئەمە کەی شوێنی ئەوەیە مەجلیسەکەی ئەوە نییە هەرچەند وشەکەت هەواڵپرسی وشەی جوان بێ بەڵام شوێنی نییە سێمیان کاتی گونجاو لە مزگەوتا شوێنی هەواڵپرسی نییە خەڵک هاتوو بە تاعەت و عیبادەت ئەمجا ئەم کاتی گونجاوە ئەبێ زۆر وریابین خەڵک لە تەعزیا دانیشتووە ئەوە کابرا مردوویەکی لێ مردوەوە دڵنەوای چووی باسی ژن هێنانی دووەم و سێم و چوارەم و چەند ژنی هێناوە فڵان کەس کچی بەشوداوە ئەمە شوێنی نییە ئەمە چەند وشەکە جوانیش بێ بەڵام برا شوێنی ئەوە نییە بێ تۆ کاتی گونجاوی ئەو قسەیە بزانی ئێستا ڕۆژی جەژنانمان لە پێشە جومعەی داهاتوو بە فەزلی خوای پەروەردگار جەژنی قوربانە هەرچەند ڕاستە تۆ دەچی لە ماڵەکە دوو قسەی خۆش دەکەی بەڵام ئەبێ شوێنی گونجاو کاتەکەی کات نییە زۆر وریابی خەڵکیش ماڵ و منداڵی هەیە ئیسراحەتی هەیە دەیەوێ نان بخوا گۆشت برژێنێ قوربانی سەر بڕێ تەوزیعی کە معقول نییە تۆ بچی دوو سەعات لە ماڵی کابرا ئانیشکی لێ دادەی ئەمە بۆ جەژنە پیرۆزە چووی کابرا جەژن لە ماڵ و منداڵی تاڵکەی ڕاستە قسەکان خۆشن بەجێن سوپاسن سەردانە بەڵام هەر کاتەکەی گونجاو نییە ئەی تۆ چۆن ماڵ و منداڵی خۆت دەبەی بۆ سەفەر و سەیران و سیاحەت خەڵکیش ئاوا ماڵ و منداڵی هەیە دەبێ لێی گەڕێی یان قسەکە کاتی شوێنی گونجاوی خۆی بەسەر چووە برایەکی بەڕێزوتی وەڵی نەخۆشێکم لەگەڵ بوو لە کاتێکا لە خەستخانە داتی نەدەرەوە تووشی فڵان کەسێک بووم وتی ئەوە چییە وتم وەڵام مێخەکەیەکی بچکۆلە لە بنە پێی بۆ بۆمان دەرێناوە وتی شەش ساڵ دوای ئەوە خۆم لێ دەشادەوە کە تووشم دەبووی مێخەکەکەی چۆنە ئەمە برا ئەمە ئەمە هەواڵپرسی نییە شەش ساڵە ئەم مێخەکە هەرچانە بوو بێ سەرەتانە لێگەڕێ ئەمە ئەمە خۆ تەریقکردنەوەیە زۆر جا حلمەتگرتن لە خەڵک لە حەدی خۆی زیاد ئەویش خراپە کەلیمەی طیبە ئەبێ شوێنی گونجاوی هەبێ کەسەکە دڵی پێی بکرێتەوە پێنجەم نابێ ئیستیغلالی فڵان کەس بکەی کابرا چێ دوکانەکەی لەگەڵ حلمەتم بۆ هەلی کەسابەت بە عایدی خۆمان بێ کوڕ عیبە باسی پارە مەکە لە خزمەتام دوکانی خۆتە وەختی زانی ئەوەندە و نیوی خەڵکی لێساندووی ئەمە ئەم کەلیمە طیبە ئەم ڕێز و حرمەتە ئیستیغلالی خەڵکی پێکراوە نابێ حەقی خۆی لێ وەرگرە و ئەوەندە منەتیشی بەسەرا مەکە بڵێ حرمەتت لەسەر سەرم وەڵای ڕەمی بتوانم ئەوەندە خاترت بگرم کە خەڵکی یارمەتی خەڵکیشم داوە بەوە هەمان شێوە ئەو کەلیمە طیبە بەو مەرجانە سەدەقە و خێر و خێراتە بنەمایەکی تر لە قسە کردنە کە دەبێ ئاگامان لێبێ قورئان ئاماژەی پێ دەکا ئەوەیە جاری وایە ئەم قسە حەقە کەسێک هەیە لە تۆ بەتەمەنترە خوێندەوارترە شەهادەی بەرزترە ناسراوترە خەباتی زیاترە کەچی ناتوانێ حەق بگەیەنێ قەیشەکە بڵێ فڵان کەس هەرچەند تۆ تەمەنت لە من کەمترە نەخوێندەوارتری ئاستن نزمترە خەڵک نان ناسێ تۆ ئەم حەقە بگەیەنە بەم مەجلیسە ئەمە عەیبەی تیا نیە لە قورئانا ئاماژە بەوە کراوە حەزرەتی موسا کە خوا فەرمووی تۆم کرد بە پێغەمبەر بڕۆ بۆ لای فیرعەون و دارودەستەکەی فەرمووی خوای پەروەردگار وأخي هارون هو أفصح مني لسانا خوا داوا لێ دەکەم هارونی براشم کە بە شەریکم لە پێغەمبەرایەتیدا با ئەو پەیامەکە بگەیەنە بە فیرعەون چونکە هو أفصح مني لسانا ئەو زمانی پاراوترە ئەو لێزانترە، ئەو جوانتر دەزانێ وشە دەربڕێ. با هاڕونیش شەریکی پێغەمبەرایەتیم بێ، سەیری کە. خۆ حەزرەتی موسا پلەی پێغەمبەرایەتی لە هاڕون بەرزترە، لە لایەتیشا لەو گەورەترە، بەڵام قسەکە بە هاڕون دەسپێرێ، چونکە ئەفسەح اللیسانترە، ئەو زیاتر حەقەکە دەگەیەنێ. بزانە ئەو کەسەی قسەی لەگەڵ دەکەی لە چ تەمەنێکایە، لە چ ئاستێکی تێگەیشتنایە، لە چ بار و دۆخێکایە. پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کە لەگەڵ ژن و مناڵی قسەی دەکرد وەکو فەرماندەیەکی سەربازی قسەی نەدەکرد، ژن و مێردی وایە ناکۆکن چونکە ئەم پیاوە وا ئەزانێ هەر لە بازاڕە معامەلەی دینار و دۆلار دەکا کە لەگەڵ ژنەکەی قسە دەکات تووڕە دەبێ هەیە سەربازیە هەیە لە عەسکەری و پۆلیسیە وا ئەزانێ ئەمە دایرەیە برا تۆ لەگەڵ خێزانتا دانیشتووی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کە لەگەڵ ئەبوو بەکرا دانیشتە بازی جەنگی ڕۆم و ژمارەی سوپا و ئامادەکردنی هێزی دەکرد کە لەگەڵ عوسمانا دابنیشتا پیاوێکی دەوڵەمەند بوو باسی فەقیری خەڵک و هەژارەکانی نیشان دەدا و کۆمەکەکانی بۆ کۆدەکردنەوە بەڵام کە دەهاتەوە خاتو عائشە تۆزێ ڕووی نەعاجز بوو یادەی فەرموو عائشە من بە یەک شت دەزانم تۆ کەی لێم ڕازی و کەی لێم تووڕەی ئەی پێغەمبەری خوا بەچی ئەزانی فەرمووی ئەگەر دڵ زۆر خۆش بێ و ڕووت لەگەڵما کراوە بێ و هیچ عاجزیەکمان نەبێ کە سوێن دەخۆی ئەڵێ سوێن بە خوای محەممەد بەڵام کاتێک کە عاجزی دڵت گردێکی هەیە وەکو ژیانی سروشتی ژن و مێردایەتی خەلێکی خێزانیمان هەیە هەست دەکەم ناوم ناین دەڵێی سوێن بە خوای ئیبراهیم نمونەیەکی واقعی و بەرچاو لە کۆتایی وتارەکەما بۆ جەنابتان باس دەکەم ئەویش ئەوەیە ئەڵە کاتی خۆی پاشای فەڕەنسا پاشای فەڕەنسا بڕیاریدا بەهۆی زروفی نالەباری ئابووری لە وڵاتە زێڕ فرۆشەکان دوکانەکانیان داخرێن و هیچ کەسێک لە ئافرەتان مافی ئەوەی نەبێ کەوا ئاڵتون بەخۆیان بکە چونکە زروفی باری ئابووری وڵاتی فەڕەنسا وەکو پێویست نییە و ئەمە شتێکی لاوەکی و تەرفیهات و زیادەیە و پارە بەفیڕۆدانە با ئەمە بووە ئیقتیسادی وڵاتەکەمان بگەڕێت بەڵام ئەمە ناڕەزایی شەقامی لێکەوتەوە کە حکومەت ئەو بڕیاریدا هەرچی زێڕنگرە ئیزڕاباتی کرد هەرچی ژنە ناڕەزایی دەربڕی بە تایبەت ئەو ژنانی کە زۆر حەزیان لە ئاڵتون بوو بە تایبەتی بەڕاستی لە بەرەجەژنانە دەڵم شتێکی ناشرینە خوشکانی بەڕێز هەیە خۆی گەورە داوێتێ زۆری پێوەیە ئەم ماڵ دەکا و ئەو ماڵ دەکا و دەستی ئەمەندا هەڵدەکا بۆی کە بزان داخۆ چەند لیرە بەدەستێوەیەتی و چەند ملیوان کە لە ملیایەتی و ژنی ئەو داماوەش دەمە بە حساب چوە براژنێتی پورزایەتی دراوسێیەتی واللهی والله ئەمە خۆ فەڕزکردنە ئەمە خۆ عەرزکردنە دوایی ئەم پیاوە نیەتی ئەم هەر ئەوەیە کرێخانۆکەی پێدرێ ئەڵێ ئەی بۆ ژنی فڵان کەس خەڵکیش پیاوی هەیە ئا جەژنن جەژنت کرد بە زەهر لە خەڵک زۆربەی سەردار نەکردن خێری زیاتر یان کە دەچی ئەگەر ئەو ژنانەی کە زۆر حەزیان لە ئاڵتونەوە دایمە بازنەکانیان و مریوانکەکانیان بۆ خەڵک دەرەخەن ئەوە دڵنیابە کەمیان هەیە خۆیان کەمن نەقسیان هەیە ئەیانەوێ بەهۆی ئەو مادە و سامان و ئاڵتونەوە خۆیان پڕکەنەوە ئەینا ژنی سیاسەتمەدارانی دنیا بینە گوارەشی لە گوێیانە هەر عیب پێی عیبە لەو پەڕی ملیۆنکەیەکی دوو سێ ملیۆنی پێوە بێ ئەینا هەر پێویستی پێی نییە هەتا لە ماڵەوە داینێ بۆ کاتی پێویستی یا مناسبەتێکی تایبەتی یان حەفلەیەک بو گواستنەوەیەک ئەگەر شەرعی بێ ئەمە شوێنەکە ڕەبێ گونجا بۆ خەڵکیشی دەوڵەمەند ڕووی تێکردێ بەڵام تۆ بۆ ماڵە و ماڵی جەژن وەڵی ئەوە کەمی ئەو خوشکانە دەگەن لەگەڵ ڕێز و حرمەتمدا حکومەت کە ئەو بڕیاری دەرکرد ئەو ژنانەی کە ئەوەندە عاشقی هەڵتمون هەموو ناڕەزایان دەربڕی ڕۆژنامەکان دانووسی کۆبوونەوەیەکی وەزیرانی کرد پاشا وتی ئێمە چ بکەین ئەمە بارودۆخی وڵات خەریکە بەوەی ئەم بڕیارەوە دەشێوێ یاخوا میلەت ناڕەزایی دەرنەبڕێ و ئیزرابات لە وڵاتە دروست نەبێ دواتر حکومەت خۆی لەبەرا ناگرێ بەڵێ یەندێک لە وەزیرەکان و دەزگا سەربازیەکان وتیان قوربان ئەبێ ئەو قانونە هەر بچەسپێ بە زەبری هێز خەڵک ئەگرین کێ ناڕەزایی دەبڕی فەلاقەیەکەین حتا مەنیع مەنە تەقە لە خەڵک بکەین بیکوژین نابێ حکومەت لە قسەی خۆی پەشیمان بێتەوە بە قسەی حکومەت بەسە گەلا زاڵ بێ هەندێکی تر لە ڕاوێشکەرانی پاشا و دەسەڵاتدار وتیان چاکتر وایە بۆ مەسلەحەتی خۆمان و مانەوەی پلە و پایە و دەسەڵاتمان حکومەت لەو قەرارە پاشگەز بێتەوە بەڵام پاشا وتی بەخوا هەردووکیان خراپە بانگی زانایەکم بۆ بکەن پیاوێکی زانا ئەم بەردە نەزان فڕێداوەتە گۆمەوە ئەبێت زانا دەری بێنێتەوە ئاجاری وا سەرۆکی ئەم ئەم سەرۆکانەی ئێمە کە چوار ژن و لات و پول لە دەوری خۆیان دەبینن قسەیەک فڕێدەن دوایی بە دنیایەک نهاتە دەرەوە وازانم مەجیس هەر ئەو مەجیسەیە کە ئەوی تیایە کاکە سیاسەت ئەبێ زۆر حەکیمانە زۆر وریایانە قسە پێشتر بنووسرێتەوە حتا من لەگەڵ ئەوەدام سەرکردەی وڵات نابێ قسەی ئرتیجالی بکە ئەبێ لەسەر وەرەقەیەک ئاوا نووسرابێتەوە چەند ڕاوێژکار تەماشایان کردبێ ببێ بە بەندی یاسایی دواتر حساباتی ورد و دەقیقت کردبێ تۆ بیخوێنیتەوە عیب نییە بیخوێنیەوە عیب نییە بڵێن نازانە فڵان کەس قسە بکە نا وەی لە دوایدا لە یەک وشە پەشیمان نەبی میللەتەکە نەکەوێتە خەتەرەوە ئەم قسەی پاشا فڕێدرابوو چاو لێ چۆن وڵاتی هەژاند بەڵام حەکیمێک زانایەک کاربەجێ گوتی قوربان قسەی جەنابت ڕاستە پەشیمان بێوانە شکستە بۆ تۆ بەهێز بیچەسپێنی شکسترە چونکە هێز تەنها ماوەیەک خۆی دەچەسپێنێ دواتر خەڵک هەر لێت ڕادەپەڕێ بەڵام یەک بڕیار دەرکە بڵێ جەنابی فەرمانڕەوا لە فەقەرەی دووەمی بڕیارەکەیدا بڕیاری داوە هەر ژنێک کە جوان و شۆخ و شەنگ و تێر و تەواو بێ پێویستی بە ئاڵتون نییە هەر کەسێ پێوە بێ سزا دەدرێ هەر ژنێکیش کەم و کوڕی هەیە و ناشیرینە و خڵقەتی ناشیرینە و لەناو خەڵکا سووکە هەر چەند ئاڵتون بە خۆیان دەکا حڕە و کەس حەقی نییە بەسەریەوە ئەڵێ بە یەک کەڕەت خەڵک ئاڵتونی لە خۆی کردەوە چونکە کەس یەک ئافرەت نەیدەویست پێی بڵێن ژنێکی ناشیرینە یان کەم و کوڕی هەیە هەمووی خۆی بە جوان نەزانی ئەم بڕگەی بۆ یاساکە زیاد کرد دوکانی ئاڵتونچەکان بۆ خۆیان دەیان کرد کەس ئاڵتونی نەدەکڕی چاو لێ بە یەک قسە بە یەک وشە ئەتوانی وەزعی بارودۆخی وڵاتێک ئارام بکەیەوە بە یەک وشەش ئەتوانی بیشێوێنی بەوەی کەوتی هەوانی کە ناشیرینن مافی خۆیانە کەسیش خۆی بە ناشیرین نازانێت لە وڵاتە ئەم ئاژاوەیە کپ بۆوە ئومێدەوارم کە ئیشاڵڵا ئێمە لەم بەرە جەژنانەداین لەم نۆمینەی حاجیانەداین چەندی بۆتان دەکرێت ڕۆژوو عملی صالح پێغەمبەری خوا سەڵام فەرمووی لە خوا لە هەموو کاتێ عملی صالحی لەم نۆ ڕۆژەدا لە کاتەکانی کە پێخۆشترە یعنی ئەو یانزە مانگ و بیست ڕۆژەی تر هەچ کار و کردەوەیەک بکەی ئەوەی لەم دە ڕۆژەدا دەیکەی خوا ئەمەی ئێستای لە هەر هەمویان پێخۆشترە ڕۆژش بەشێکە لەو عیبادەتانە بەتایبەت پێنجشەممەی داهاتوو کە ڕۆژی عەرەفەیە تکایە بە هیچمان نە پیاو نە ژن نە مناڵ ئەوەی توانای ڕۆژوو گرتنی هەیە لە هەر شوێنەکایە ڕۆژەکەی خۆی بگرێ پێغەمبەری خۆسەڵام فەرمووی هەدیەی خوایە بۆم ئومەتە ئومێدەوارم هەر کەسێ ڕۆژووی ڕۆژی عەرەفەی بە نسیب بێ ی جەژنی قوربان خوای گەورە لە گوناهی ساڵی ڕابردوو و لە ساڵی داهاتووشی خۆش بێ فەرموودەکە صحیح و لە صحیح مسلم هاتووە و دیاری خوایە بۆی لەو هەموو گوناهە پاکمان کاتەوە کە هەمانە ان شاء اللە جومعەی داهاتوو لێرە هەم نوێژی جەژنمان دەبێت هەم خوتبەی جومعەمان دەبێت بە پشتیوانی فەزڵی خوای پەروەردگار و داوا دەکەم لە خوای یا ڕەبی خوای ڕەحممان پێ بکەی یا ارحم الراحمین ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا زمانمان لە چاکەیا بەکار بێ خوای پەروەردگار بەو زمانە بەو پارچە گۆشتە بەختەوەری دنیا و قیامەتمان کەی بەو پارچە گۆشتە ببینە کلیلی خێر بۆ کردنەوەی دەرگای خێر لەسەر خەڵکی و خۆمان یا ڕەبی خوا ئەو زمانەمان پارێزراو کەی لە وشەی ناشرین لە وشەی غیبەت و نەمیمە و بوختان خوای پەروەردگار بەو پارچە گۆشتە خەسارەتمەندی دنیا و قیامەت نەبین یا ربی خوا لە زمانی خراپی زمان خراپان بمان پارێزی یا ربی خوا لە زمانی خراپی زمان خراپان بە گەورەی خۆت بمان پارێزی یا ربی خوا شیفای نەخۆشەکانمان بدەی یا ربی خوا لە مردوەکانمان خۆش بی رحم بە حاڵی دڵ بە خەمەکانمان بکەی لەم بەرە جێژنانەدا هەر کەسێک گرفتارە یا ربی خوا هەر گرفتارێکی خوا ڕزگاری کەی ئەوەی مناڵی نیە خوا ئەولادی صالحی پێ عطاکەی ئەوەی مناڵی لاسارە خوا بۆی سالار و سەنگین کەی خوایە عاقیبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی جەژنێکی پڕ لە خێر و خۆشی بەسەر ئەم میللەتی کورد و میللەتانی موسڵمان و گەلانی چەوساوەی جیهاندا بێ و ڕۆژی ڕزگاری گەلان بێ یا ڕەبی خوا ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی ئامین ئامین والحمد لله رب العالمین الحمد لله الذي أحاط بكل شيء علما وهو على كل شيء شهيد أحاط علمه بالظاهر والخفي والقريب والبعيد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو الولي الحميد وأشهد أن محمدا عبده ورسوله أفضل العبيد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم في هديهم الرشيد وسلم تسليما كثيرا أما بعد